بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. سەربەرز بە خوشکم بە باڵاپۆشیت ئارام بە لەسەر خەم و ناخۆشیت وەلاینێ قسەی نەفام و جاهیل. بە نوسحی سفور قەد مەبە قائیل گوێگرە لە قسەی خەم خۆر و ڕاستگۆ ڕەخنەی مەگرە دڵ دڵسۆزە بۆ تۆ دایپۆشە لەسەر لەسەر هەتاک و ژێر پێت با چاوی خائین نەزەر نەکا لێت خوشکی باوەڕدار خاوەن بیر و هۆش بەهۆی چەند مەرجێک دەبیە باڵاپۆش، گەڵا و پەڕ و قەد زەوی و خۆر و گڵ، یەکیان نوقسان بێ تۆو نابێ بە گوڵ. دەبێ عەباکەت جەستەت داپۆشێ، ڕەنگاوڕەنگ نەبێ سرنج ڕاکێشێ. گەورە و فراوان نەلکێ بە لەشتا، بەڵگەی تەقوایە دەست کێش لە دەستا. عەبای تەنک و دوور مەپۆشە، جێی ڕقی خوایە و شەیتان پێی خۆشە. دوا جوار خوشکی خۆم کە کار هۆشت حیجاب بەسوودە بۆ خەڵک و خۆشت تەمەنی گەنجی دەڕوا وەک بەهار وەرزەکانی دوا زەردن دەشت و دار ئەجەلی نووسراو ناگات کەم و زیاد گەنجیت وا نەکات مردوو مردن کات لە یاد زۆر قەدی بەرز با کردی نەوی بەهار زۆر گوڵی خستنە سەر زەوی.